بەشی پانزەیەم بارۆک بەرەو کۆتایی هاتنی سەدەی شانزەهەم لە هونەر و ئەدەبی قۆناخی ڕێنسانس گۆرانێکی نوێی بەدیهێنا کە بە ناوی بارۆک دیاری کراوە سەرهەڵدانی بارۆک لە ئیتالیا پێیگرت و بەشێکی گەورەی ئەوروپای داپۆشی و بە گۆڕانێکی ناوخۆیی لە فەرەنسا و بەڕیتانیا و فلاندەر و هۆڵەندا و بەلجیکە و ئەڵمانیا و نەمسا و روسیا و ئیسپانیا و پرتوگال هەتا داگیرکەرانیش لە ئەمریکای ناوەند و باشور بەکارهێنرا و مایەوە. هەڵبژاردنی وشەی بارۆک بۆ ناولێنانی ئەو قوتابخانەیە بە تەواوەتی دیار نییە، فراوانی و هەمەڕەنگی واتایی و بەکارهێنانی ئەو دەستەواژانەی ئەو بە ئەندازەیەکە کە دەربڕینی شاراوەیە و توێژەر بە هیلاک ئەبات، بەتایبەت کە ئەو واتایە هەندێ جار دژ بەیەکتری تەنیا گۆشە و پەڕێکە لە چواچێوەی ئەو واژەی کە بۆ خۆی تەرخان کردووە. بارۆک لە واتای ئەسڵیشدا شتێکی تەنیا ناڕێک، مرواری ناڕێک، پڕ پێچ و دژوار و یان نائاسایی نەبوو، بەڵام لە کۆتایی سەدەی نۆزدەهەم بە دواوە، لە ڕەخنە و لێکدانەوەی ئەدەبیات و هونەرەکانی بەرجەستەی میوزیکدا، بەکاربراوە بابەتی بەکارهێنراو و واتایی زۆر دەگرێت تە خۆی لە پێناسە و ئاڕاستەی تایبەتمەندیەکانی هونەری هەر شوێن و قۆناخێکدا لە یۆنانی کەونارا تا ئەم ڕۆژگارە توێژەر توێژەران دەستەوەستان بوون بەو بڕیارانە شکۆمەند پڕ جوانکاری پڕ وردەکاری ناسروشتی بە هەوا و هەوەس شێوەی ئەدەبی جوانکاری تەڕ و تازە نامەعقول خوو وەرنەگر سەرسوڕهێنەر و چاوفریودەر. پەیکەری بارۆکی یۆنانی پەیوەست بە قۆناغی شێوە یۆنانی میوزیکی بارۆک لە سەرەتای سەدەی حەڤدەهەم، تا نیوەی دووەمی سەدەی هەژدەهەم، ئەدەبیاتی بارۆک، هەزار و پێنج سەد و هەشتا تا هەزار و شەش سەد و هەشتا، سینەمای بارۆک، سەدەی هاوچەرخ، بە هەنگاونانی خەیاڵی. بێجگە لەوانە، شێوەی بارۆکیش هەتا ئێستا بە تێکڕای مێژوونووسان و ڕەخنەگران، بە پێناسییەکی گشتگیر و گەورەی دەرنەهاتوو تۆمار نەکراوە. بەڵام ڕاستی ئەوەیە کە بارۆک لە پێگەی سەرهەڵدانی هونەریدا بە ماوەیەک وەرگرتن لە مرۆڤگەرایی و سەرنجدان بەهرە و شێوازەکانی ژیان و خووگرتن بە پێکهاتن و فراوانبوونی ڕێکخراوە نادینییەکان یەکەم جار ساددیی و شێوەگەری لەناو برد و دوایی لە بەرامبەر خۆیدا بە جێگیرکردنی کلاسیک مافی پێشکەوتنی لە ئاوەز وەرگرت و دای بەهەست. هەروا لەگەڵ بە دەسەڵات گەیشتنی سەرلەنوێی شازادەکان و فەرمانڕەوایانی ئەوروپا لە دوای جەنگی دینیەکانی سی ساڵەی کە بە لەناوچونی هێزی سامان نەهاتووی چینیەکانی ناوەند ئەنجام درا، هەروا بە سەرکەوتنی ڕێژەی کڵێسەیی لە تێکۆشانی دژی بزوتنەوەی چاکسازی پرۆستاتەکان، بەرامبەر مارتین لۆتەری ئەڵمانی لە ناوەڕاستی سەدەی شانزەهەم، شێوەی بارۆک بۆ خزمەتی کۆشکی بەرچاو و کڵێسەی پیرۆز دەرهات و شێوەی بە شکۆ و جوانکاری زیاتری پێ بەخشی. لە تایبەتمەندییە دیارەکانی هونەری بارۆک، پاراستنی هاوسەنگی و یەکگرتوویی، خوڵقاندنیەتی لە ناو ڕەگەزی لە ناو یەک کۆبووی جۆراوجۆردا، بلروا لە پێناسەی وێنەکێشانی سەر دیواری کڵێسەی سان ئەندەر ئادیللاوە لە بەرهەمی لان فرانکۆ وەها دەنووسێت، ئەو وێنەکێشە بە ڕێگەی ڕاست و دروست بە ئاوەزی گرووپێکی هاوشێوە، لەو پێگەیەدا کە هەموو دەنگەکان بە یەکەوە پێکهاتووە و ئاوەزی سەرەکی بەدی دەهێنن، هیچ دەنگێکی جیا و دیاریکراو لەوانی تر نابیسترێ بەڵکو هەمان ئاوێزەیە کە گوێگر ڕادەکێشێت بەو دەربڕینە ماهیەتەی ئەسلی هەموو جۆرەکانی خوڵقاندنەکانی قوتابخانەی بارۆک بە باشی لەبەرچاومان ڕوون دەبێت کە بریتییە لە دۆزینەوەی هەماهەنگی و گونجاندن لە نێوان ڕەگەزەکان و ناوەڕۆکی جۆراوجۆر لەناو یەکدا ئاوێتە. نەخشەی فراوان و بە ئەندازیەکی گەورە لە کەش و هەوایەکی شکۆمەند و گەورەدا. دەربارەی بیناسازیی بارۆک دەبێت بوترێت ئامانجی سەرەکی ئەوە بوو کە فەزایەکی گشتی لە ناوەددا دابنێت و فەزای لاوەکی و نمایشی پێشینی بونیادنیان جۆرێکی ڕێکخراو ساز بکرێت و بە ڕێکخستنی بەشەکانی پێش دانیشتوو لە ناو دانیشتوانی زەرەبی هەڵسەنگ بەرپا کراوە. سەرئەنجام پەیکەرتاشی و وێنەکێشان و هونەرە سەرەکیەکانی ترە هەتا بەرهەمێکی تەواو بەدی بێت. لە پەیکەرتاشی و وێنەکێشان ئەوەی کە حاڵەتی جۆش و خرۆشی ڕوخسار و جوڵەی ئەندام و نمونەی جلوبەرگ و پێچ و ڕوناکی بەشەکانی جوانکاری لە شێوەیەکی گەورەکراو پیشان دراوە. شێوەی بارۆک بوو کە هاوشێوەسازی تاکەکەسی و وێنەکێشانی ڕووی بنمیچ و شێوازەکانی کورتوندواندنی ئەندام و هەڵواسینی هەیکەل لە فەزا و بەرجەستەکردنی تابلۆ لە ڕوانگەی جیاوازەکانەوە شێوەی تایبەت و وردی پیشاندانی قووڵی دڵگیر و گەچبڕی و قاپبەندی و جوانکاری بیناسازیان گەیاندە ئاستی تەواوی تێربوون لە وڵاتی ناوەندی ئەوروپا و لە ئیتاڵیا هونەرمەندانی گەورەی وەک کاراچی تیپۆلۆ ڕوبنیس لە بواری وێنەکێشاندا برینینی گاولی براند تاور نیومان لە پێکەتاشی و بناسازیدا هەروەها چەندین ناوی تری بەرز بوون کە ئەو تابلمەندیان بە ئەو پەڕی توانای خۆیان بە شکۆمەندی دەرهێنا ڕۆکۆکۆ، ڕۆکۆکۆ دەستەواژەیەک بوو کە یەکەمین جار لە هەزار و حەوت سەد و نەوەد و حەوت دا بە دەربڕینی گاڵتەئامێز لە دەستەواژەیەکی پیشەیی وێنەکێشان بۆ ناولێنانی شێوەی جوانکاریی ناسکی شادیهێنەری هونەری قۆناغی لویسی پانزەهەمی پاشای فەرەنسا بەکاربرا لەوانەیە ئەم وشەیە بە نزیکی بارۆک و لە زمانی ئیتاڵیدا بە واتای بەردی سروشتی و خوڕ و گەورە و سەدەفی ناڕێک کە لە جوانکاریی ئەشکەوتی دەستکرد یا حەوزی بچووک بەکاردەهات و لە ناونانی شێوەی بارۆک جێگەی سوودوەرگرتن بوو داندرا لە ساڵی 1842 دا ڕۆکۆکۆ بەم لێکدانەوەی خوارەوە بووە تۆماری فەرهەنگی ڕەسمی زمانی فەڕەنسا دەستەواژەیەکی عامیانەی خەڵکە بۆ پێناسەی شێوەی هونەری و نەخشە و جوانکاری بەکارهاتووە لە قۆناغی پاشایەتی لویسی پانزەهەمدا تا سەرەتاکانی پاشایەتی لویسی شانزەهەم لە فەڕەنسا برەوی هەبوو. ڕۆکۆکۆ بە گشتی لە پێناسی هەرچی لە هونەر و ئەدەب و ئادابی ژیان و پۆشاک و هاوشێوەیان کۆن بووە و لە عادەت و ڕەسمی ڕۆژ دواکەوتووە بەکار دەبرێت لە فەرهەنگی بەڕیتانیای چاپی زانکۆی ئۆکسفۆرددا ڕۆکۆکۆ وەک دەستەواژەیەکی ناوخەڵکی کە لە ساڵی 1836 دا لە بوارەکانی بیناسازی و کەلوپەلی ناوماڵدا بەکار براوە بەو دەربرینە تۆمار کراوە خاوەنی تایبەتمەندیەکی پیشەسازی دەستی و کەلوپەلی جوانکاری قۆناخی لویسی شانزەهەم بە شێوەیەکی دانراوی سەدەفی و لولپێچ و جوانکاری و وردەکارییە زیادەکان لە ئاستێک و بەدەر لە زەوقی دروست لە ئەمڕۆدا دەستەواژەی ناوبراو واتایەکی ڕوون و باوەڕپێکراوی وەرگرتووە و بە شێوەی هونەری پڕ جوانکاری و ناسخی کە سیستەم و بەهایەکی ڕێژەی پێدراوە دەوترێت ئەو شێوە لە چارەکی یەکەمی سەدەی هەژدەهەمدا لە پاریس پێی گرتووە و هەتا نزیکەی 1770 لە سەتاسەری ئەوروپادا بەکارهێنرا، بەتایبەت لە کۆشکەکانی ئەوروپادا لە وەرگرتن و کورتکردنەوەی سەرمەشقەکانی فەڕەنسی لەسەر یەکتری پێشکەش دەکران. دوای جێگەی خۆیان دا بە بزوتنەوەی کلاسیکی نوێ. ڕۆکۆکۆ لە پێڕەوکردنی خۆی بە گشتی لە بارۆک لە تون و تۆڵی بیناسازی و هەیکەل و فراوانبوونی بە شکۆی ئەو شێوەی کەم کردەوە و لە جێگەی ئەوە تایبەتمەندیەکی سوک و وردەکاری نەخش و نشادیهێنەری وەک هەر وەک ئەو ئەوەی لەسەر جوانکاری ڕووبەر و تێکەڵکردنی ڕەگەزی جوانکاری جیاجیا و دابینکردنی کەشوهەوایەکی کەمناوەند و دڵگیر لەناو چەند بەشێکی تا ڕادەیەک ناجیاوازدا زیاد کرد ڕەگەزەکانی جوانکاری کە بە شێوەیەکی گشتی لە دروستکردنی کەلوپەلی ناوماڵ و جوانکاری و ڕازاندنەوەی ناوماڵ بە هەمان شێوە کە زۆربەی پاشماوەی بیناسازی و وێنەکێشان نۆ پەیکەتاشیدا بەیەکەوە پڕ دەکران بریتی بوون لە شێوەی سەدەفی و لولپێچ و نوشتانەوە و نەخش و نیگار بە شێوەی بازنەیی و پێچ و نوشتانەوە پێکەوە درەوشاوە. گوڵ و گەڵا و دەموچاو و هەیکەلی نەخشروود، چەندین قاپبەندی و قاڵبگیری گەچی و وردەکارییەکانی تری هەڵکۆڵین لەسەر دەرگا و چوارچێوەی دەرگا و مۆبلیات و سندوقی هەڵگرتنی جلوبەرگ بە ڕادەی تێر بوون. لی پۆتەر، فەڕەنسی، کۆچکردنی هەزار و حەوت سەد و شانزە، یەکەمین شەپۆلی خوڵقاندنی شێوەی ڕۆکۆکۆ بوو. بەرهەمی هونەری خۆی لەسەر جوانکاریی ناوەوەی بینای مارلی و بینای خانەی نوێژی وەرسای جێگای کۆرسەکان لە کڵێسەی نۆتردام بەجێهێشتووە. لە دوای مردنی لی پۆتەر، پێشەوای قوتابخانەی ڕۆکۆکۆی فەڕەنسی بە دەستی واسا پەیکەتاشی جوانکاری کۆچکردنی هەزار و حەوت سەد و سی و شەش ئەینوپوور کەوت کە هەمان ڕێگەی لیپۆرتەری لە بەکاربردنی جوانکاری ڕووبەردا پەیڕەو کرد ئەوەی کە لە یەکسانکردنی ڕەگەزی گۆڕاوەکان کەمتر پەیڕەوی لە شێوازی نەبوونی دوو شێوەی لێکچوو کرد لە ساڵی هەزار و حەوت سەد و سی بەدواوە شەپۆلی دووەمی شێوەی ڕۆکۆکۆ کەوتە جووڵە و لە دواییدا ناونیشانی هونەریی تەماشایی وەرگرت و لەسەر بەکاربردنی ڕادەبەدەری نەبوونی دوو شێوە لەیەکچوو لە جوانکاریدا داڕێژرابوو. دەستپێکەری ئەو قۆناغە لە جوانکاریی ناوەوە نیکۆلا پینۆ بوو، لە زیوکاریدا میسۆنی کۆچکردنی هەزار و حەوت سەد و بیست و یەک گەرچی واتی بە لابردنی ناوەڕۆکی بەرز و پیشاندانی حاڵەتی عادەت و ڕەفتاری جوانی ئادەمیان، هەروەها بە دۆزینەوەی ئامێری کانزایی هەڵکۆڵراوی نەخش بۆ دانانی نەخش لەسەر ڕوو یان پشتی بەرگی پەڕتووک بە هاوسەنگی لە نێوان خواروخێچی پێچ و ڕووناکی دڵگیری نەخش و وردەکاری ڕەنگینەکانیشی جارێکی تر ناوی وێنەکێشی گەورەی شێوە ڕۆکۆکۆی وەرگرت، بەڵام ڕاستی ئەوەیە کە فرانسوا بوشا، کۆچکردنی هەزار و حەوت سەد و حەفتا، وێنەکێشی و نەخشەسازی نەخش و نیگاری فەرش و هونەرمەندی چاپی دەستی جوانکاری سەربەخۆ، لە جێبەجێکردنی جوانکاری ناوە ڕووکەشی تەواو پێوەری هونەری وێنەکێشان بە قۆناغی درەوشاوەی ڕۆکۆکۆ دادەندرێت. هاوکات ڕۆکۆکۆ لەگەڵ هونەرمەندانی فەرەنسی کە لەلایەن دەوڵەتەکانی ئەوروپی بانگێشت دەکران بۆ کارکردن بە یارمەتی وێنەکانی چاپکراوی زۆری لەسەر ڕووی نەخشەکانی فەرەنسی بۆ هەموو لایەک لە ئیسپانیا هەتا ڕووسیا بڵاوبۆوە. لە بەڕیتانیا نە بۆ جێی پێشوازی هەموو لایەنەکان و تەنیا لەسەر کەلوپەلی ناوماڵ کاریگەری بەجێهێشت لە باکووری ئیتاڵا ناوی وێنەکێشانی وەک تیە پۆلۆ و گواردی لونگی یان کردە دەنگێکی بڵند بەڵام لە ئەڵمانیا و نەمسا تۆوی ڕۆکۆکۆ لە هەموو شوێنێکدا زیاتر بەبەرهەم بوو دەستکەوتی ئەم بەرهەمە لە ئەڵمانیادا ناوی بیناسازانی وەک کۆسماس دەمیان و ئیگید کورین و بیناکانی وەک کڵێسەی یوحەننای پیرۆز لە میونیخ و کۆشکی فریدریکی گەورە بە شێوەی فەڕەنسی لە پۆتسدام، هەروەها لەو پێشکەوتووتر دوو نموونەی بەرزە لە خانەی نوێژی زیارەتگای بە شێوەی ڕۆکۆکۆیە کە دومینیکوس تیسمرمان کۆچکردنی هەزار و حەوت سەد و شەست و شەش لە ئەڵمانیا دروستی کرد. لە بنەڕەتدا لە ئەڵمانیا شێوەی ڕکۆکۆ ئەوەندە تایبەتمەندی میلی هەبوو بە داهێنانی بێچەند و چوونی شادیهێنەری هونەرمەندانی ئەڵمانی ئاوێتە بوو کە شارەزایانی هونەر لەو وڵاتەدا بە پێناسەی جیا لە ڕکۆکۆی فەڕەنسا بۆ ئەوەی ڕازی بووبوون ڕۆکۆکۆی ئەڵمانیا لەسەر ڕوسیا کاریگەری وەرگرت و بووە سروشت بەخشی بیناسازی کۆشکی تزازی کویسل و لە سن پتسبۆرگ لینیگرادی ئەمڕۆ. بارۆک لە فنلەندا لەو شوێنەی کە قوتابخانەی بارۆک لە وڵاتانی فنلاند و هۆڵەندا بە تایبەت لە بواری وێنەکێشاندا پایەکی بەرزی وەرگرت، هونەرمەندانی بێهاوتای وەک ڕۆبنس ڤۆن داک، ڕامبراند یان لە دوای خۆیاندا پەروەردە کرد ئەوە بەشێکی جیا و کورتە بۆ باسکردنی تەرخان دەکرێت لە سەرەتادا دەبێ ئەوە بهێنینەوە یاد کە فینلاند سەرزەمینی هەمواری کەناری خۆرهەڵاتی دەریای باکوور و تێکڕای ناوچەکانی باشووری هۆڵەندا و خۆرئاوای بەلجیک و باکووری فەڕەنسای ئەمڕۆ دەگرێتەوە. ئەم وڵاتە بوو کە تا ساڵی 1950 لە ژێر حکوومەتی ئیسپانیادا جێگیر بوو لە فلاندیش هەروەک ئەڵمانیا گۆڕانکاری شێوە بیناسازی لە گۆتیکی گڕئاسا بۆ بارۆک بە بێ گوزەر لە قوتابخانەکانی پلە بە پلە و بە شێوەیەکی لە ناکاو شێوەی وەرگرت پیرهوینس کۆچکردنی 1637 ساڵی هەزار و شەش سەد و چواردە خانەیەکی نوێژی بۆ کالج مایستیخت دروست کرد کە بە یەکەمین نموونەی بیناسازی بارۆک دادەندرێت لە فنلاند لە ساڵی هەزار و شەش سەد و بیست و پێنج دیشدا بینای کڵێسە لە ئاننورس تەواو کرد لە لایەنی داهێنانی ئەو شێوەیە تەنیا ئەوە بوو کە ڕووبەری دەرەوەی بیناکە بە هەمان شێوە و عادەتی ناوەڕاست دروست کرابوو لەگەڵ ڕەگەزی جوانکاری کۆکراوەی پڕ تاک و دوانا داپۆشران. لە نیوەی دووهەمی سەدەی حەڤدەهەمدا هیسس، کۆچکردنی هەزار و شەش سەد و نەوە، کڵێسەی سن میشل دو لوڤون، بە پێشخانێکی کە تایبەتمەندی پتەوی هەیە، دروست کرد. لە بیناسازی شاردا بە هەمان شێوە بەشەکانی جوانکاری و تەکنیک بە ئەندازی تەواو لەسەر ڕووبەری دەرەوەی ئەو بینایە بە شێوی گۆتیک زیاد کراوە. کە نمونەی بەرزیان خانووی پیشەوەرانە لە مەیدانی گەورەی برۆکسلی ئەمڕۆدا. پیکەسازی فنلاند کە لە سروشتی و ناوەڕۆکی دینی سوودمەند بوون، تایبەتمەندی جوڵە و سەرنجڕاکێشی هەبوو، کە دەبێت بوترێت کاریگەری بوو بە وێنەکێشانی ڕۆبنس، گەورەترین پیکەتتاشی ئەو قۆناغە، فرانسوا دوکینوا، کۆتکردنی، هەزار و شەش سەد و چل و سێ، خەڵکی برۆکسل بوو کە پەیکەری قەدیسی سۆزانی بە ڕوانگەی بنەمای کلاسیک بەدیهێنا. ئارتۆس کلین بە نازناوی مهین جوانکاریی ناوەی زۆر لە کڵێسای ئارنوس هەروەها شارەوانیی ئەمەستەردامی ئەنجامدا. هەروەها بروگن کۆچکردنی هەزار و حەوت سەد و بیست و چوار قەدیسەی گودلی لە هەیکەلێکی قەڵەو گەورە کە پیشاندەری ئارەزوومەندی هونەرمەندی باکوری ئەوروپایە بۆ واقیعگەرییە پەیکەرتاشی کرد، لە هەمان قۆناخیشدا هونەری بارۆک پەیکەرسازی بە دار و دارتاشی و هەڵکۆڵینی نەخش لەسەریان لە فلاندەر تەواو کرد و بەرهەمی بەنرخیان بەدیهێنا. وێنەکێشانی قوتابخانەی بارۆکی فنلاند لە سەدەی حەڤدەهەم بە ناوی روبنس لە هەزار و پێنج سەد و حەفتا و حەوت تا هەزار و شەش سەد و چل ناوبانگ و باوەڕی جیهانی وەرگرت روبنس لە هەزار و شەش سەد دا گشت گەشتی بۆ ئیتاڵیا کرد و ئاشنایی لەگەڵ مامۆستایانی پایەبەرزی وەک تیسین مانتینا میکلانژ کاروات کاراچی هەروەها لەگەڵ بەرهەمی قۆناغەکانی دێرینی یۆنانی و ڕۆم دروست کرد لە گەڕانەوەیدا بۆ ئانورس ڕوبنس لەگەڵ هێنانی تابلۆی دوو کۆڕی دینی یەکێک لە بەسکردنەوەی خاچ 1600 دا ئەویتر هێنانە خوارەوەی مەسیحا لە خاچ شێوەی نوێ و تاکە کەسی خۆیان بە کام گەیشتوویی تەواو دامەزراند کە ئاوێتەیەک بوو لە واقیعگەرایی میلی و کۆنی فنلاند و بەرزی و شکۆمەندی بارۆکی ئیتاڵیا لە هەمان کاتدا کە فڵچەی پڕ جۆش و خرۆش و ڕەنگە زیندوو درەوشاوەکانیشی خاسیەتێکی بە جۆش و خۆرۆشی پێ بەخشی لە 1622 تا 1625 ڕۆبنس کۆمەڵەی 21 کۆڕی بەناوی هەمووان سەرگوشتەی ماری دووم دی سی وێنا کرد هەر یەکە لەوانە ڕاستی و نمایش و ئەفسانەی بە دەستڕەنگینی تەواو ئاوێتە کرد و شکۆی وێنەی سەرسورهێنەری بەدی هێنا لە دوای ساڵی 1630 ی خانمێک بە ناوی هۆڵن فورمان بووە سروشتبەخشی ژمارەیەک لە دروستکردنی ڕووخساری کانی ئەو هۆڵن فورمان کوڕەکەشی هۆڵن فرومان و دوو منداڵی لە دوای ئەوە هونەرمەندی پێگەیشتوو پەنجە و توانا و وەرگرتنی لێهاتوویی خۆی بە جێبەجێکردنی چەندین کۆڕ و ناوەڕۆک سەرقاڵ بوو بە هێڵی قەبارەی هێنانی و ڕەنگی گەرمەکان و شێواو و گۆڕاوی هەیکەلی گەور و پڕجوڵە و بە تایبەتی پێکهاتنی هونەری جوڵەئامێز شەپۆلاوی توند کە زیاتر بە تابلۆکانی دەبەخشێت بەرهەمی گاڵتەئامێز و بە جۆش و خرۆشی بەدیهێنا باخی عەشق جەژنی گشتی لە خەزدان بەرزکردنەوەی خاچ قوربانیدانی ئیبڕاهیم مریەمی عەزرا لە نێوان فریشتەکاندا خێزانی لوتی شاری سەدوم یان بەجێهێشت لەناو شاگردان و جێنیشانی ڕۆبنسدا ناوەکانی وەک جاکوب جۆردانیس کۆچکردنی 1678 خاوەنی تابلۆی مامۆستایانە و قووڵ ڕوانینی چوار حیواری ئەندلوس، ئەوی تر فرانس سیندەرز، وێنەکێشی دروستکردنی گیانداران، بازیاکوبوس دارتوا، پسپۆڕی دیمەنی سروشتی باس بکەین، بەڵام ناوی گەورەی تر لە وێنەکێشانی قوتابخانەی بارۆکی فلاندەر، ئانتۆنی ڤان داک، کۆچکردنی هەزار و شەش سەد و چل و یەک، کە لە دوای چەندین ساڵ هاوکاری لەگەڵ ڕۆبنس، چوو بۆ بەڕیتانیا و لە هەزار و شەش سەد و سی و دوو دا بووە وێنەکێشی یەکەمی ساڵ، هاوکاریی لەگەڵ وێنەکێشی یەکەمی کۆشکی چارڵز پاشای بەڕیتانیا بە هەستێکی شاعیرانە و پڕ هەست و چەندین ڕوخساری دروست کرد. لە باشترین هەڵبژادی ئەو جۆرە بەرهەمە، وێنەی چارڵزی یەکەمە لە ڕاودا. لە بەرهەمە گرنگەکانی تری ئەو مامۆستا ناودارە، مریەمی عەزرا و بەخششکاران، هاتنی فریشتەکان بۆ یارمەتی سباستینی پیرۆز، پرسەی مریەمی عەزرا و فریشتەکان لەسەر جەستەی مەسیح، ونوس ڤۆڵکن نو ڕوخساری خودی وێنەکێش کۆتایی پێدێنم. شێوەی میلی ناوخۆیی وێنەکێشانی فلاند بەو تایبەمەندیانەی کە لە سەدەی حەڤدەهەم بۆ خۆی قبوڵی کرد هەتا سەدەی دوایی بەردەوام بوو،